ئەوەی هەتە وەبیری بهێنەوە. لەبەر ئەوەی بوون و دارابوون کاریگەری زۆری هەیە لەسەر باوەڕبەخۆبوون هەموو ئەو شتانەی نەداریت بیر دێنێتەوە دەبنە هۆی دابەزینی ورە و باوەڕبەخۆبوون هەر کات بیرت لەو شتە کردەوە کە چیت نییە و چ هەلێکت لەدەست داوە و لە چ نیعمەتێک بێبەشی بە کردەوە و بەدەستی خۆت باوەڕبەخۆبوونت ئەکوژیت بیرهێنانەوەی نیعمەتەکان واتا باوەڕبەخۆبوون و بیرهێنانەوەی بێبەشبوونەکان واتا باوەڕبەخۆ نەبوون. پێنووس و کاغەزێک بێنە و ئەوەی ئێستا هەتە لە بچووک تا گەورە بینووسە، ئەگەر دیتت زیاتر بێبەشبوونەکانت لەبیرە تا نیعمەتەکان، لەبەر ئەوەیە کە پتر بێبەشبوونەکانت لەبیردا دووپات کردۆتەوە لەبیرتدا چەسپاندووتە. بەوردی هەموو دەمەکانی ژیانت لێکبدەرەوە و بە بێتاگردنەوە ئەوەی هەتە وەبیریان بهێنەرەوە وەک، تەندروستی، وزە، توانا، خوێندەواری، تەنانەت ئەگەر کەمیش بێ، خانوو، خێزان، هاوڕێیان، ئەو جلەی لەبەرتدایە، ئەوەی کە ئەتوانی ئەم پەرتووکە بخوێنیتەوە و گۆڕانکاری لە خۆتدا بکەی. ئەبێ لە ڕەوتی ژیاندا هەمیشە تەماشای سەروو و خوار بکرێ، سەیری خواروتری خۆت بکە و لەگەڵیان هەڵسوکەوت بکە، تا بۆت دەردەکەوێت ئەو شتانەی کە لای تۆ ئاسایین هەندێک لەوان هێشتان لێی بێ بەشن ئەم کارە ئەبێتە هۆی ئەوەی کە تۆ لە خۆتەوە گرنگی زیاتر بدەی بەوەی هەتە سەیرێکی سەرەوەش بکات تا بۆت دەردەکەوێت کە دەکرێ لەوە بەرزتر و باشتریش ببی و حەزت بە گەشت کردن و پێشکەوتن و زیاتر ببێ. هەر ئێستا پێنووس و کاغەز بێنە ئەوەی کە هەتە بە بیری بهێنەوە و بیان نووسە تەنانەت ئەو پێنووس و کاغەزەیش کە بە دەستەوەیە سەرکەوتنەکانی ڕابردووت بهێنەرەوە بیرت، لە زۆرێک لە دانیشتنەکانی ڕاوێژکاریدا کاتێک کاغەزێک ئەدەم بە کەسێک تا ڕابردووی خۆی بۆ بنووسێ دەست ئەکا بە نووسینی دوور و درێژی شکست و بێ بەش بوونەکانی داوای لێ ئەکەم سەر لە نوێ ڕابردووی خۆی بنووسێتەوە ئەم جارە هەموو ڕابردووی بنووسێت لە سەرکەوتن و شکست تا خۆشبەختی و بێ بەش بوون و تا دوایی لەو کاتەدا ئەکەوێتە هەوڵ و تەقەلا تا بیسەلمێنێ لە ڕابردوودا سەرکەوتنی نەبووە هەمووی هەر شکست و بێبەش بوون بووە بۆی دووپات ئەکەمەوە کە پێویست ناکا سەرکەوتنە گەورەکانی بنووسێ بەڵکوو بچووکترین سەرکەوتن وەبیر بهێنێتەوە بەڵام ئەو هەر نکۆڵی دەکات هۆی بیرنەهاتنەوەی سەرکەوتنەکان هەمان هۆی بیرنەهاتنەوەی ئەو شتانەیە کە هەتە تۆ پتر بیر لە شکستەکانت ئەکەیتەوە و وێنەکەی لە بیرتدا جێگیر ئەکەی و بەردەوام لە مێشکدا لێیان ئەدەیتەوە تا ئەوەی بۆ ساڵانێکی زۆر بیرەوەری ئەو شکستانە بە ڕوونی لە مێشکدا لێیان ئەدەیتەوە تا ئەوەی بۆ ساڵانێکی زۆر بیرەوەری ئەو شکستانە بە ڕوونی لە یادتان ئەمێنێ بەڵام جگە لە چەند چرکە بیر لە سەرکەوتنەکانت ناکەیتەوە دوای ئەو چەند چرکەن خێرا ئەو سەرکەوتنە بۆتان ئاسایی ئەبێ و کاڵ ئەبێتەوە بە سەرکەوتنتان لە مێشکتاندا ناچنەوە لە ئاکامدا پاک ئەبنەوە. کاتێک داوا لە کەسێک ئەکەم ڕابردووی بنووسێ سەرکەوتنەکانی لە بیر نییە تەنانەت ئەوەی لە پۆلی یەکەمی سەرەتاییدا بە نمرەی دە لە دە دەرچووە لە بیری نەماوە ئەگەر لە بیریشیبێ خێرا نکۆڵی لێ ئەکات و ئەڵێ پۆلی یەکەم هەموو دە لە دە وەرئەگرت یەکێکی تر لە هۆی بیرنەهاتنەوەی سەرکەوتنەکان ئەوەیە کە ئەو سەرکەوتنانە ئەدەنە پاڵ کەسی تر یان شانس و یان ڕووداوی ئاسایی. دووبارە پێنووس و کاغەز هەڵگرە و بچووکترین سەرکەوتنت کە بیرتە بینووسە. ئەم بەشەش بە کۆتا هات.